هەزار و شەش سەد و سی و دوو هەتا هەزار و حەوت سەد و بیست و سێ ی زایینی. ئەنتۆنی ڤان لیڤەن هوک ئەو کەسە مەزنە بوو کە میکرۆبی دۆزیەوە. ساڵی هەزار و شەش سەد و سی و دوو ی زایینی لە شاری دلفتی سەر بە وڵاتی هۆڵەندا لەدایکبووە. لە نێو بنەماڵەیەکی مامناوەندیدا گوزەرانی کردووە. زۆربەی ژیانیشی هەروەک فەرمانبەرێکی بچووک لە میریدا بردوەتە سەر. هەر لە منداڵیەوە زۆر سەودای وردبینکاری هەبوو بە میکروسکۆپ. سەردەمێک بەر لە دایکبوونی، ئاوێتە میکروسکۆپ داهێنرابوو هاتبووە کایەوە. بەڵام ئەم هەر بە تەنها توانی چەندین هاوینەوە کورتیان هەبێت. لە پاش ماوەیەکی تر هەستا بە دروستکردنی بەهێزترین میکروسکۆبێکی ئەو سەردەمە. یەکێ لەو هاوێنانەی کە دروستی کردبوو تا ئێستاش ماوە. هێزی گەورەکردنی دەگاتە حەفتا جار. بەڵگەیش هەیە کە گوایە هاوێنەی لەوە بەهێزتری دروستکردووە. لیڤنهوک مەردێکی وردبین، سەرنجڕەوان، بەئارام و زرینگ بووە، خاوەن بینیارییەکی تیژ بووە، زۆر حەزی بە زانین کردووە. هەر بەم هاوێنە دەستکردانەی چەندین شتی جیاوازی دەبینی. هەر لە مووی مرۆڤەوە تاکوو تنووکی باران و مێش و مەگەزی زۆر بچووک. ڕیتاڵی ماسولکە و ئەتەمی پێست و چەندین نموونەی تر. هەرچییەکیشی کە دەبینی سەرنجی گرینگی خۆی بە نیگارەوە لەسەر دەنووسی. لە سەرەتای هەزار و شەش سەد و حەفتا و سێ ی زایینییەوە پەیوەندی کرد بە جڤاتی شاهانەی ئینگلترەوە کە تاکە جڤاتێکی زانستی ئەو سەرەتاییانەی هەبووە تەنها هەر زمانی خۆیشی زانیوە هەڵبژێررا بە ئەندامێک لەو جڤاتە. لە ساڵی هەزار و شەش سەد و هەشتا ی زایینیدا بووە ئەندامێکی پەیامنێر لە ئەکادیمیای زانستەکان لە پاریس. ئەنتۆنی هۆک دوو جار ژنی هێناوە و شەش منداڵی هەبووە. مرۆڤێکی بەخۆ و تەندروست بووە، بە ڕادەیەک کە تا دوا ساڵانی ژیانیشی هەر لە کارکردندا بوو. زۆر لە سەرداران و پێشەوایان دیدەنیان دەکرد وەک پەترۆسی گەورە و شابانۆی ئینگلترا. لە تەمەنی نەوەد ساڵیدا هەر لە زادگەی خۆیدا شاری دلفلد ساڵی هەزار و حەوت سەد و بیست و سێ ی زەیەنی لە هۆڵەندا کۆچی دوایی کرد. لیڤنهوک چەندین دۆزینەوەی زۆر بەنرخی بەئەنجام هێنا، یەکەم کەسێک بوو کە تۆوی نێرە و، خڕۆکە سوورەکانی خوێنی پەسەند کرد، بەربەستی بیردۆزەی خۆزایین دەکرد، لە شێوە سەرەتاو نزمەکانی زیندەوەردا، تەنانەت زۆر بەڵگەی سەلمێنراویشی دەهێنایەوە بۆ پووچانەوەی ئەم بیردۆزەیە، هەروەها زانستانە دەری خست کە ئەسپێ وەک مێرووە باڵدارەکان هەمان ڕێگەی زایینیان هەیە. لە ساڵی هەزار و شەش سەد و حەفتا و چوار ی زایینیدا مەزنترین دۆزینەوەی بەدیهێنا کە بە یەکەم ئاوڕدانەوەیەک دادەنرێ لە میکرۆبەکاندا، ئەو تێبینی و سەرنجانەی کە بە یەکێ لە مەزنترین دۆزینەوە دادەنرێت لە بنەڕەتی پەرەپێدانی مێژوودا. هۆک لەناو تنوکێکی ئاودا بۆی دەرکەوت کە جیهانێکی نوێی پڕ لە ژیانی تێدایە. ئەو دۆزینەوەیشی بە بیری هیچ کەسێکدا نەدەهات. هەر ئەو زیندەڵە وردانەیشن کە ژیان و مردنی مرۆڤیان خستووەتە ژێر دەسەڵاتیانەوە. بۆ زیاتر فرەزانی و شارەزایی میکرۆبەکان و لێکۆڵینەوەیان، هەستا بە وەرگرتنی چەند کشتێک لە زۆنکە و بیر و باراناوەکاندا. لەسەر وشەی کشتێک پەڕاوێزێک هەیە، کشت واتە زەرعە، کۆتایی پەراوێز. ناودەم و ڕیخۆڵەکانی مرۆڤ. لەمانە چەندین جۆر بەکتریای بە گوێرەی قەوارەیانی پەسەند کرد. بێگومان ئەو شاکارە مەزنانەی لیڤۆنهۆک کە بە ئەنجامی دا و هەروەها پێچرایەوە و هیچ کەسێک کاری پێ نەدەکرد تاکو لویس پاستۆر هات پاش نزیکەی دوو سەدەیەک واتە سەدەی نۆزدەهەم پاش ئەوەی کە ئەو میکرۆسکۆپانە بە شێوەیەکی باشتر پەرەی پێدرا بەڵام نابێت لاریمان لەوە هەبێت کە لیڤۆن هۆک دۆزەری میکرۆب بوو چونکە زانایان بەهۆی ئەوەوە توانیان لە بوونی میکرۆب بزانن و ئاگادار بن هەندێک کەس گازندەیان لەوە هەیە کە گوایە بەخت و شانس لەگەڵ لیڤۆن هۆکدا بووە بۆ ئەو دۆزینانەی، بەڵام ئەم جۆرە وتانە هیچی لە جێی خۆیدا نییە و زۆر نادروستیشە، چونکە دۆزینەوەی زیندە میکرۆسکۆپییەکان لە پاش ئەرکێکی بێوچان و سەخت و ورد، سەرنجی لیڤۆن هۆک هاتە ئەنجام. بێگومان ئەم کارانەیش تەنها هەر لە توانای زانایەکدایە کە بەڕاستی زانا بێت. دۆزینەوەی میکرۆبیش یەکێکە لەو دۆزینە کەمانەی کە دەبەسترێت بە تاکە کەسێکەوە. لیڤۆن هۆکیش یەکێکە لەو کەسانەی کە هەر بە تەنها ڕەنجی کێشا. دۆزینەوەی سپێرم و بەکتریا بە بیری کەسدا نەدەهات.